یەکێتی نابینایانی کوردستان مەڵبەندی گشتی سلێمانی شەقامی کانێسکان نزیک مزگەوتی قامیشان ژمارەی تەلەفۆن سیویەک 24 بەرواری شانزەی دەی 2006 زینی پەرتوکخانەی دەریای دەنگی دەستوور، پرۆژەی دەستووری هەرێمی کوردستان، عێراق، ئامادەکردن و وەرگێڕانی لیژنەی پێداچوونەوەی پرۆژەی دەستووری هەرێمی کوردستان، عێراق، لە خوێندنەوەی جیهاد و ئامادەکردنی ئاوات. بە ناوی خودای بەخشندە و میهرەبان. دیباجە. ئێمە گەلی کوردستان، عێڕاق، ئەو گەلەی بە دەیان ساڵ ستەم و زۆرداریی ئەو ڕژێمە دیکتاتۆریانەی چەشتووە کە زۆر بە خەستی دەسەڵاتیان لە دەست خۆ چڕ کردبۆوە و بە شێوەیەک ئازادیان لێ داماڵی بووین و لە مافە سروشتیانەیان بێ بەش کردبووین و لەو مافە سروشتیانەیان بێ بەش کردبووین کە خوا بە ئادەمیزادی بەخشیبوون. و ئەو مافە شارستانی و سیاسی و ئابووری و کۆمەڵایەتی و ڕۆشنبیریانەی مرۆڤ کە لە بەڵێننامە نێودەوڵەتییەکاندا دانیان پێدانراوە بۆ ئێمەیان بە زۆر زانی. پێشتریش بووین بە قوربانیی بەرژەوەندییە نێودەوڵەتییەکان، کاتێ بێبەشکراین لەوەی بە خواهیشتی خۆمان بڕیار لەسەر چارەی خۆنووسینی خۆمان بدەین و پێگەی سیاسی و یاسایی خۆمان دەستنیشان بکەین بە پێچەوانەی ئەو گەلانەی دوای جەنگی جیهانی دووەم سوودمەند بوون پشت بە چواردە بنەماکەی سەرۆکی ئەمریکی ئەو دەم ویدرۆ نیلسن لە ئیمپراتۆریەتی عوسمانی داماڵان ئەوە بوو کاتێ لە ساڵی هەزار و نۆ سەد و بیست ڕێککەوتننامەی سیڤەر لە مادەکانی شەست و دوو شەست و سێ و شەست و چواریدا دانی نا بە مافی کورد لە بڕیاردان لەسەر چارەی خۆنووسین بە ڕێکەوتننامەی لۆزان لە هەزار و نۆ سەد و بیست و سێ ئەو مافە سڕایەوە. کاتێکیش لیژنەی لێکۆڵینەوەی کۆمکاری نەتەوەکان، عصبة الامم، بۆی دەرکەوت کەوا کوردستانی باشوور، کە لە دواتردا بە کوردستانی عێڕاق ناوبرا، ڕۆژێک لە ڕۆژان بەشێک نەبووە لە عێڕاقی عەرەبی و داوا و داواکارییەکانی وڵاتە دراوسێکان هیچ بەڵگەنامەیەکی مێژوویی پشتڕاستیان ناکەنەوە و ئەو کتێب و نەخشانەی مێژوونووس و جوگرافیناسە کۆنەکانی عارەب کێشاویانن و نەخشەکانی سەدەی شازدەهەم و بیستەمی ئەوروپاییەکان بە درۆیان دەخەنەوە و بۆیان دەرکەوت کە سنووری عێراق لە باکوورەوە لە چیای حەمرین تێپەڕ ناکات و کوردستان هەرگیز بەشێک لە ئەنادۆڵ نەبووە ئەمەش داوای داواکاران ڕەتدەکاتەوە سەرەڕای ئەمەش بێ ڕاوەرگرتن و ڕاپرسی ئێمە و لەبەر هەندێ بەرژەوەندی نێودەوڵەتی کوردستانیان بە عێڕاقی عەرەبیەوە لکاند. کاتێکیش حکومەتی عێڕاق لە لێدوانی سی مایسی هەزار و نۆ سەد و سی دا بە نیوەچڵی دانینا بە لانی کەمی مافەکانمان و پابەندیەکەشی سروشتی نێونەتەوەیی هەبوو. کە مادەی دەیەمی قەدەغە دەکات، بەبێ پەسەندکردنی زۆرینەی ئەندامانی کۆمکاری نەتەوەکان ئەو پابەندیە هەموار بکات یان لایبرێت. و هەرچەندە پابەندیەکەی حکومەتی عێراق لە ڕووی نەتەوە یەکگرتووەکان لە دوای دامەزراندنیدا کارا بوو و دەبوایە جێبەجێ بکرێ، بەڵام وەک مەرەکەبی سەر کاغەز مایەوە. بە درێژایی هەشتا ساڵ سیاسەتی داپڵۆسین ساڵ بە ساڵ لە زیادبووندا بوو و هیچ یەک لەو دەق و حوکمانەی لە چاڕی گەردوونی و بەڵێننامە نێونەتەوەییەکاندا هاتبوون و بە شان و باڵی دادپەروەری و یەکسانی و هاوبەشی و ئازادی و هەلی یەکسانیاندا هەڵدەدا و دەخرانە ناو دەستوورە یەک لە دوای یەکەکانی عێراق لە دەستووری ساڵی هەزار و نۆ سەد و بیست و پێنج ەوە بەرەو دەستوورەکانی هەزار و نۆ سەد و پەنجا و هەشت و شەست و چوار و شەست و هەشت و حەفتا تا دەگاتە پرۆژەی دەستووری هەزار و نۆ سەد و نەوەت ەوە ئەو سیاسەتەیان ڕانەگرت و نە ڕادەشیان بۆ دانا بەڵکو حکومەتە یەک لە دوا یەکەکان گشت هێڵێکی سووریان بەزاند و بە خۆگێل کردن لە مافە نەتەوەییەکانمان نەوەستان بەڵکو گەیشتنە قۆناغی تاوانەکانی ئەنجامدانی لەناوبردنی بەکۆمەڵ و پاکتاوکردنی ڕەگەزی و سیاسەتەکەیان گەیاندە خاپوورکردنی نزیکەی چوار هەزار و پێنج سەد گوند و گۆڕینی دیمۆگرافی شوێنی باب و باپیران لە بەشێکی زۆری کوردستان لە ڕێگەی ڕاگوێزانی زۆرەملێی هاوڵاتیانی کوردستان لەو شار و دێیانەی بە پێوە مابوون. و بەر خاپوورکردن نەکەوتبوون و ناچارکردنیان بۆ ئەوەی نەژادی خۆیان بگۆڕن و پەیڕەوکردنی سیاسەتی پاکتاوکردنی جەستەیی بە بەکارهێنانی چەکی کیمیایی لە شاری هەڵەبجەی شەهید و ناوچەکانی بالیسان و بادینان و دەیان شوێنی دیکە و هەزاران گەنجی کوردی فەیلی بەرەو مەرگ بۆ ناو کێڵگەکانی ئەزموونی کیمیاوی و گۆڕی بەکۆمەڵ ڕاگوێزرا. دوای ئاوارەکردنی هاوخێزانیان بۆ دەرەوەی عێراق و لێسەندنەوەی وڵاتنامەی عێراقی و بەدوایەوە دەستکرا بە هێرشی لەناوبردنی بارزانیان و هەڵمەتەکانی ئەنفالکردن و زیاتر لە سەد و هەشتا و دوو هەزار مەردمی سڤیلی بێچەک لە لاو و پیر و ئافرەت و منداڵی تێدا بوون بە قوربانی. ئەو دڵڕەقیەی بەرامبەرمان بەکارهاتووە و ئەو داپڵۆسین و زۆرداری و لەناوبردنەی کە زمانی فەرمانڕەوایانی عێڕاق بوو لەگەڵماندا، گیانی شۆڕشگێڕی پێ بەخشین و گڕی سەرهەڵدانە یەک لە دوای یەکەکانی لە دڵماندا هەڵگیرسان. و ژیلەمۆی ئەو بڵێسەیەی باوک و باپیران خستیانە ئەستۆ لەسەر ڕێبازی بەرگری لەخۆکردن و شەڕی پارێزگاری لە بوون گەشکردەوە بۆ وەڵامدانەوەی غەریزەی مانەوە لە ژیاندا. بە درێژایی هەشتا ساڵ شۆڕش و ڕاپەڕین و سەرهەڵدانەکانمان بەدوایەوەدا هاتن. لەو ماوەیەشدا هەرکاتێک تروسکەی هیوایەک هاتبێتە ئاراوە سەرکردەکانمان درێغیان نەکردووە. لە دەستدرێژکردن بۆ ئاشتی. بەڵام ئەو فەرمانڕەوا یەک لە دوا یەکانەی هاتنە سەر تەختی حوکمڕانی هەمیشە پیشەیان جارێک ستەم و جارێک پاشگەزبوونەوە بوو لە بەڵێنەکانیان. ئەمە بوو کڕۆکی سیاسەت و نەریتی ڕێبازیان. چاکترین بەڵگەش پاشگەز بوونەوەکەی ڕێککەوتننامەی حوزەیرانی هەزار و نۆ سەد و شەست و شەش و خۆ دزینەوە لە ڕێککەوتننامەی ئاداری هەزار و نۆ سەد و حەفتا و مۆرکەوت مۆرکردنی ڕێککەوتنە شوومەکەی جەزائیری ئاداری هەزار و نۆ سەد و حەفتا و پێنج بوو کە ڕێخۆشکەر بوو بۆ زاڵبوون بەسەر بزاڤی ئازادیخوازی گەلەکەمان کە ئەگەرچی بۆ ماوەیەک ڕۆشناییکببۆوە بەڵام تاهەتایی نەبوو چونکە دوای چەند مانگێک بە توندی هەڵگیرسایەوە و تاجە گوڵینەکەشی ڕاپەڕینی بەهاری هەزار و نۆ سەد و نەوەد و یەک بوو کە کۆڕەوە ملیۆنییەکەی بۆ وڵاتە دراوسێکانی بەدوادا هات و ویژدانی جیهانی هەژاند و لەو سەرو بەندییەوە لە پێنج ی نیسانی هەزار و نۆ سەد و نەوەد و یەک دا بڕیاری ئەنجومەنی ئاسایشی ژمارە شەش سەد و هەشتا و هەشت دەرچوو. کە لە ئەنجامیدا وڵاتانی هاوپەیمانی جەنگی دووەمی کەنداو ناوچەی ئارامیان لە کوردستاندا دامەزراند و و بووە پەتی دەربازبوون و لە دواڕۆژێکی نادیاری ڕزگار کردین. ئەم هەلە زێڕینەمان قۆستەوە و یەکەم هەڵبژاردنی پەرلەمانمان لە نۆزدەی پێنجی هەزار و نۆ سەد و نەوەد و دوو ئەنجامدا و لە پێنجی حەوتی هەزار و نۆ سەد و نەوەد و دوو یەکەم حکومەتی لێهاتە کایەوە و دەسەڵاتی دادوەری داندرا لە دواجار بڕیاری پەرلەمانی یەکلایەنە دەرچوو بە جاڕدانە بەناوبانگەکەی بۆ فیدراڵی و هەڵبژاردنی پەیوەندی فیدراڵی بۆ کوردستان لەگەڵ هەر حکومەتێکی ناوەندی عێراقی و و بوونی عێراق بە وڵاتێکی کۆماری، فیدراڵی، دیموکراسی، پەرلەمانی و فرەلایەنە. ئەمەش بەپێی مافی ڕەوامان لە بڕیاردان لەسەر چارەی خۆنووسین بە پشتبەستن بە پەیمانی نەتەوە یەکگرتووەکان و بەڵێننامەی نێونەتەوەیی بۆ مافە شارستانی و سیاسیەکان و پەیمانی نێونەتەوەیی بۆ مافە ئابووری و کۆمەڵایەتی و ڕووناکبیریەکان. کە ساڵی هەزار و نۆ سەد و شەست و شەش لە نەتەوە یەکگرتووەکان دەرچوونە و عێراقیش لە بیست و پێنج ی یەکی هەزار و نۆ سەد و حەفتا و یەک چۆتە پاڵیانەوە. کاتێ عێراق ئازاد کرا لە دەست ڕژێمی دیکتاتۆری دڕندە و بڕیاری یاسای بەڕێوبردنی عێراق بۆ قۆناغی گواستنەوە دەرچوو، بە دامەزراندنی دەوڵەتی عێراقی فیدراڵی و لە دواجار لەسەر هەمان بنەما دەستووری هەمیشەیی عێراق داندرا، جارێکی دی ئومێدمان نوێ بووەوە. پەسەندکردنی دەستووری فیدراڵی لەلایەن زۆرینەی گەلی عێراقەوە لە ڕاپرسییەکەی ڕۆژی پانزەی دەی دوو هەزار و پێنج دا دروستی هەڵبژاردنی گەلی کوردستان و دروستی دەستنیشانکردنی سیستەمی فەرمانڕەوایی گونجاو بۆ عێراقێکی پێکهاتوو لە دوو نەتەوەی سەرەکی کورد و عەرەب لەگەڵ نەتەوەکانی تورکمان و کلدان و ئاشووری و ئەرمەن و ئایینە هەمەجۆرەکانی وەک ئیسلام و مەسیحی و ئێزدی و سۆبی و مەندایی کە خێروبێری لە دامەزراندنی دەوڵەتێکی فیدراڵی بەدی دێت کە تۆکمەتر و وشیارتر بێ بۆ هێنانەدی دادپەروەری و ئاسایش و هێمنی و ئازادی و دیموکراسی و دادپرسی لە نێوان پێکهاتە نەتەوەیی و ئایینییەکانیدا. بۆیە لە هەستکردنمانەوە بەو داپڵۆسین و جەزرەبە و جەور و ستەمەی نەوەکانمان چەشتویانە و لەو ڕێزگرتنەمانەوە بۆ سەرکردەکانی هێمای بزافی ئازادیخوازی کوردستانی و خەباتگێڕە پێشمەرگەکانی و ئەو شەهیدانەی گیانیان بەختکرد لە پێناو ئازادی گەلی کوردستان و مافە ڕەواکانی بە مافی چارەی خۆنوسین و لە پێناو دیموکراسی بۆ عێراق و لە دان و لە دان پێدا نانمانەوە بە ڕەوایی ئەو ئامانجانەی لە پێناویاندا خەباتیان کردووە و لە ڕۆشنایی بنەماکانی جاڕی گەردوونی مافی مرۆڤ و ئەو پەیمان و بەڵێننامە نێو نەتەوەییانەی پەیوەستن بەو ئامانجەوە و بۆ هێنانە کایەوەی کۆمەڵگایەکی دیموکرات لە هەرێمی کوردستان. کە دامەزرابێت لەسەر دادپەروەری کۆمەڵایەتی و مافە سەرەکیەکانی مرۆڤ و کراوە بێت لەسەر پێکهاتە نەتەوەیی و ئاینیەکانی و تواناکانی هاوڵاتیانی بخاتە گەڕ و لە کوردستانی عێڕاق هەرێمێکی یەکگرتوو و دیموکرات بێنێتە کایەوە کە هاوکار بێت لە بنیاتنانی عێڕاقێک کە ویست و کە ویست و بژاردەمان لەگەڵ ویستی سەرجەم پێکهاتە نەتەوەییەکانی گەلی عێراق و هێزە سیاسیە نیشتیمانپەروەرەکانی یەکدی بگرنەوە بە مەرجێ فیدراڵی و دیموکرات دیموکرات و پەرلەمان بە مەرجێ فیدراڵی و دیموکرات و پەرلەمانی بێت و بڕوایی بە فرەلایەنە و مافەکانی مرۆڤ هەبێ لەبەر گشتەم هۆکارانە ئەم دەستورەمان هێنایە کایەوە دەروازەی یەکەم، بنەما سەرەکیەکان، مادەی یەکەم. هەرێمی کوردستان هەرێمێکی فیدراڵە لە دەوڵەتی عێراقی فیدراڵدا کە سیستەمە سیاسیەکەی کۆماری و پەرلەمانی و دیموکراسیە پشت بە بنەمای فرەلایەنی سیاسی و ئاڵوگۆڕکردنی ئاشتیانەی دەسەڵات و بنەمای لێک جیاکردنەوەی دەسەڵاتەکان دەبەستێت. مادەی دووەم. یەکەم کوردستان، عێراق، لە پارێزگای دهۆک بە سنووری کارگێڕیی ئێستای و سنووری کارگێڕیی پێش ساڵی هەزار و نۆ سەد و شەست و هەشت ی پارێزگاکانی کەرکووک و سلێمانی و هەولێر و قەزاکانی ئاکرێ و شێخان و شنگار و تەلەعفەر و تلکێف و قەرەقۆش و ناحیەی زومار و باشیقە و ئاسکی کەڵەک لە پارێزگای نەینەوا و هەردوو قەزای خانەقین و مەندەلی. لە پارێزگای دیالە و قەزای بەدرە و ناحیەی جەسان لە پارێزگای واسیت بە سنووری کارگێڕی ساڵی هەزار و نۆ سەد و شەست و هەشت پێکدێت. دووەم، بۆ دیاریکردنی سنووری کارگێڕی هەرێمی کوردستان پشت بە مادەی سەد و چل ی دەستووری فیدراڵی دەبەسترێت. سێیەم، ڕۆڵەکانی ئەو ناوچانەی لە هەرێمی کوردستان دابڕێندراون هەر کاتێ بەپێی حوکمی مادە سەد و چل ی دەستووری فیدراڵی، گەڕاندرانەوە بۆی، ئەو کاتە وەکو هەموو ڕۆڵەکانی گەلی کوردستان سوودمەند دەبن بە یەکسانی لەو ماف و ئەرک و ئەو دەستەبەریانەی لەم دەستوورەدا دەقنووسکراون. مادەی سێهەم، نابێ هەرێمێکی نوێ لە ناو سنووری هەرێمی کوردستانی عێڕاقدا درووست بکرێت. مادەی چوارەم، یەکەم، گەل سەرچاوەی دەسەڵاتەکانە و بنچینەی، ڕەوایەتییانە و لە ڕێگای دامەزراوە دەستوورییەکانیەوە پیادەیان دەکات و دەستووری هەرێمی کوردستان و یاساکانی سەروەرتر و باڵاترن لەو یاسایانەی لە لایەن حکوومەتی عێڕاقەوە دەردەچن. جگە لەو بوارانەی تایبەتن بە دەسەڵاتی حکوومەتی عێڕاق کە لە مادەی سەد و دە ی دەستووری کۆماری عێڕاقی فیدراڵدا هاتوون، دوەمەر کاتێک یاساکانی هەرێمی کوردستان لەگەڵ یاساکانی دیکەدا ناکۆک بوون دەبێ دادگاکانی کوردستان پابەند بن بە پیادە کردنی دەستور و یاساکانی کوردستان ئەگەر یاساکە لە لایەن پەرلەمانەوە هەڵنەوەشێندرابێتەوە یان هەموار نەکرابێت یان لە لایەن دادگای دەستوریەوە پوچەڵ نەکرابێتەوە. ماددەی پێنجەم پەرلەمانی کوردستان بۆی هەیە هەر یاسایەکی کۆماری عێراقی فیدراڵ و لە دەسەڵاتە دیاریکراوەکانی مادەی سەودەی دەستوری فیدراڵدا نەبن بخاتە کار ئەگەر ئەو یاسایە لە بەرژەوەندی گەلی کوردستاندا بێت ئەمەش بە یاسا ڕێک دەخرێت مادەی شەشەم یەکەم گەلی کوردستان عێڕاق پێکهاتووە لە کورد و نەتەوەکانی دی، تورکمان، کلدان، ئاشووری، ئەرمەن و عەرەب، لەوانەی بە پێی یاسا هاوڵاتی هەرێمن. دووەم، دەسەڵاتەکانی هەرێم بۆیان هەیە مافی هاوڵاتیبوون لە هەرێمدا بە پێی یاسا ڕێکبخەن. مادەی حەوتەم. ئەم دەستوورە جەخت لەسەر ناسنامەی موسڵمانێتی زۆرینەی گەلی کوردستان دەکات و بنەماکانی شەریعەتی ئیسلام یەکێکن لە سەرچاوە سەرەکیەکانی یاسادانان، هەروەها تەواوی مافە ئایینیەکانی مەسیحی و ئێزدی و هی دیکە لە ئازادی باوەڕ و پیادەکردنی ئایین دەستەبەر دەکات. ماددەی هەشتەم، گەلی کوردستان عێراق مافی دیاریکردن و بڕیاردانی چارەنووسی خۆی هەیە، بەپێی ئەم مافەش ئازادە لە دیاریکردنی پێگەی ڕامیاری و بەدیهێنانی گەشەی ئابووری و کۆمەڵایەتی و ڕۆشنبیری خۆیدا. یەکگرتنی ئازادانەی لەگەڵ عێراقدا بە گەل و خاک و سەروەری هەڵبژاردووە. ئەمەش بەستراوە بە پابەندبوون بە دەستووری فیدراڵی و سیستەمی فیدراڵی و پەرلەمانی و دیموکراتی و فرەلایەنی و ڕێزگرتن لە مافەکانی مرۆڤ بە تاک و کۆمەڵیەوە و بۆی هەیە چاوبگێڕێتەوە بەم هەڵبژاردنەی بۆ دیاریکردنی پاشەڕۆژ و پێگەی سیاسی خۆی لەم بارانەی خوارەوەدا یەکەم پێشێلکردنی شکۆمەندی دەستووری فیدراڵی کە وەک پاشگەزبوونەوەیەک دابندرێت لە پابەندبوون بە سیستەمی فیدراڵی یان بنەما بنچینەییە دەستوورییەکان لە دیموکراسی و مافەکانی تاک و بەکۆمەڵی مرۆڤ. دووەم، پەیڕەویکردنی سیاسەتی جیاوازی ڕەگەزی و گۆڕینی باری دیموگرافی کوردستان یان کارکردن بۆ هێشتنەوەی شوێنەوار و ئاکامەکانی پێشووی ئەم سیاسەتە. کە بە پاشگەزبوونەوە لەو پابەندبوونە دەستوورییەی لە مادەی سەد و چل ی دەستووری فیدراڵیدا هاتوون، دا بنرێت. مادەی نۆهەم. مافێکی بنچینەیی و دەستووری هەرێم دەبێت، یەکەم، وەرگرتنی بیروڕای هەرێم بەر لە مۆرکردنی هەر گرێبەست و ڕێککەوتنێک لە نێوان حکوومەتی فیدراڵی و هەر دەوڵەتێک یان لایەنێکی بیانی پەیوەست بێت بە بارودۆخ و ڕەوش یان مافەکانی هەرێمی کوردستان کە ئێستا هەن یان لە داهاتوودا دەبن. دووەم، هەرێم بۆی هەیە لە سنووری دەسەڵاتیدا بۆ دەرکردنی ئەو یاسایانەی لە دادوەری ببورن بۆ دەرکردنی ئەو یاسایانەی لە دەرەوەی دەسەڵاتە دیاریکراوەکانی حکوومەتی فیدراڵن لەگەڵ حکوومەتەکانی هەرێمی دەوڵەتە بیانیەکان ڕێکەوتنامە مۆر بکات سێهەم، هەرێم بۆی هەیە لە سنووری دەسەڵاتی دەرکردنی ئەو یاسایانەی لە دەرەوەی دەسەڵاتە دیارکراوەکانی حکوومەتی فیدراڵین، بە ڕەزامەندی حکوومەتی فیدراڵی گرێبەستی ڕێککەوتننامە مۆر بکات کە نابێ ئەویش بە بێ پاساوی یاسایی دڵنیاکار ڕەزامەندی نەنوێنێت. مادەی دەیەم مافێکی دەستوری و بنچینەی هەرێمەکە یەکەم بەشێکی دادپەروەرانەی لە داهاتەکانی فیدراڵی هەبێت کە بنەمای هاوشانی و ڕێژەی دانیشتوان و لە بەرچاوگرتنی بەسەرهاتەکانی کوردستان لە سوتاندن و ڕوخاندن و بێبەشبوونی گەلەکەی لە مافەکانی بە درێژایی ڕژێمەکانی فەرمانڕەوایی پێشوو دووەم، هاوبەشی کردنی لە پۆست و فەرمانبەرایەتییەکانی فیدراڵی بە شێوەیەکی هاوشان و ڕێژەیی. سێیەم، پلە فەرمانبەرێتییەکانی فەرمانگەکانی فیدراڵی لە هەرێمی کوردستاندا بە هاوڵاتیانی هەرێم بسپێرێت. مادەی یانزەهەم، شاری هەولێر پایتەختی کوردستان عێراقە، پەرلەمانیش بۆی هەیە شارێکی دیکەی هەرێم بکاتە پایتەخت. مادەی دوانزەهەم یەکەم هەرێمی کوردستان ناڵایەکی تایبەت بە خۆی هەیە و لە تەک ئاڵای کۆماری عێراقی فیدراڵدا هەڵدەدرێت و دروشم و سرودی خۆی هەیە و جەژنی نەتەوایەتی نەورۆزە و ئەمەش بە یاسایەک ڕێکدەخرێت دووەم ماڵای کوردستان لە سوور و سپی و سەوز پێک دێت و خۆرێکی زەردی بیست و یەک تیشکی لە ناوەندیەتی. سێیەم مەدالیە و نیشانەکان و پشووە فەرمیەکان بە پێی یاسا ڕێک دەخرێن. مادەی سیانزەهەم، هەرێمی کوردستان هێزێکی بەرگریکاری پێشمەرگەی هەیە بۆ پاراستنی هەرێم و پێکهاتە و ئەرک و کار و فەرمانەکانی بە یاسا ڕێکدەخرێن و نابێ میلیشیای چەکداری لە دەرەوەی کەمەرەی یاسادا پێکبهێنرێت، مادەی چواردەهەم. یەکەم، کوردی و عەرەبی دوو زمانی فەرمین لە هەرێمدا و ئەم دەستوورە مافی هاوڵاتیانی هەرێم لە فێرکردنی ڕۆڵەکانیان بە زمانی دایک وەک تورکمانی و سریانی و ئەرمەنی لە دەزگا حکومییەکانی خوێندندا دەستەبەر ئەکات بە پێی ڕێککارییە پەروەردەییەکان. دووەم، لە پاڵ زمانی کوردی و عەرەبیدا زمانی تورکمانی و سریانی دوو زمانی فەرمین لەو یەکە کارگێڕییانەی کە ئەوانەی پێی دەئاخڤن چڕیی دانیشتووانیان پێک دێنن ئەوەش بە یاسا ڕێک دەخرێت. سێیەم، بۆ دیاریکردنی زمانی فەرمی ئەگەر بواری یاسایی بۆ بەکارهێنانی لە هەرێمدا لە ئارادا بوو، پشت بە مادەی چواری دەستوری فیدراڵی دەبەسترێت. مادەی پانزەهەم، هەرێمی کوردستان پشت بە سیستەمی ئابوری ئازاد دەبەستێت و ڕێگا بە قۆرخکردن و چەوساندنەوە نادرێت و کێبڕکێی ئازاد و ڕەواش دەستەبەر دەکرێت. مادەی شانزەهەم، حکوومەتی هەرێم لەسەر بنەما ئابوورییەکانی سەردەم چاکسازی ئابووری هەرێم دەگرێتە ئەستۆ لە پێناو زیندووکردنەوەی ژێرخانی ئابووری و گەشەپێدان و هاندانی وەبەرهێنان لە هەموو کەرتە جیاکاندا ئەمەش بە پێی یاسا ڕێک دەخرێت مادەی حەڤدەهەم یەکەم سامانی گشتی لە هەرێمدا موڵکی گەلی کوردستانە و حوکمەکانی تایبەت بە پاراستن و بەڕێوبردنی و مەرجەکانی ڕەفتار لەسەر کردن و ئەو سنوورەی دەکرێ دەست لە بەشێکیان هەڵبگیرێت بە یاسا ڕێک دەخرێت. دووەم، سامانە سروشتییەکان و ئاوەکانی سەرزەوی و ژێرزەوی، کانزا دەرنەهێنراوەکان و کانەکانی دەرهێنانی بەرد و کانزاکان سامانێکی نەتەوەیین بۆ هەرێم و دەرهێنان و بەڕێوبردن و مەرجەکانی ڕەفتار لەسەرکردنیان بە یاسایەک ڕێکدەخرێن کە بەرژەوەندی نەوەکانی ئێستا و داهاتوو بپارێزێت. دەروازەی دووەم، مافەکان بەشی یەکەم، مافە مەدەنی و سیاسییەکان ماددەی هەژدەهەم، هاوڵاتیان لە بەردەم یاسا لە ماف و ئەرکدا یەکسانن، بە بێ جیاوازی لە نێوانیان بە هۆی ڕەگەز، نێر و مێ، ڕەنگ، زمان، پێگەی کۆمەڵایەتی، ئایین، ئایینزا، باری ئابووری، باری کۆمەڵایەتی یان ئینتیمای سیاسی و هزری. ماددەی نۆزدەهەم، هەموو کەسێک مافی ژیان و ئاسایش و ئازادی هەیە. و نابێ کەس لەم مافانە بێ بەش یا سنووردار بکرێ مەگەر بە پێی یاسا و بە بڕیاری لایەنێکی دادوەری تایبەتمەند بێت. ماددەی بیستەم ڕەخساندنی هەلی بە یەکسانی بۆ هەموو هاوڵاتیانی هەرێم مافێکی دەستەبەرکراوە و دەسەڵاتەکانی هەرێم دەبێ بە ڕێکاری پێویست بۆ بەدیهێنانیان بگرنە بەر. دەبێ ڕێکاری پێویست بۆ بەدیهێنانیان بگرنە بەر. مادەی بیست و یەکەم، ئافرەت یەکسانە لەگەڵ پیاو و نابێ جیاوازی لە دژی بکرێ و حکوومەتی هەرێم هەموو ئەو مافە مەدەنی و سیاسیانەی لەم دەستوورە و لە پەیمان و ڕێککەوتننامە نێودەوڵەتیانەدا هاتوون کە دەوڵەتی عێراق پەسەندی کردوون دەستەبەر دەکات. هەروەها دەبێ هەر شتێک بە بەربەست دابنرێ لە بەردەم یەکسانییان لە ژیانی کۆمەڵایەتی و ڕۆشنبیری و ئابووری و سیاسیدا لابەرێت. مادەی بیست و دوو. دووەم، حکومەتی هەرێم خوێندن بە خۆڕایی لە هەموو قۆناغەکانی سەرەتایی و ناوەندی و ئامادەیی و زانکۆیی و خوێندنە پیشەیی و تەکنیکیەکاندا دەستەبەر دەکات و پابەندیش دەبێ بە گەشەپێدان و هاندانی توێژینەوەی زانستی بۆ مەبەستی ئاشتیانە و مەدەنیانە و چاودێری سەرکەوتن و داهێنان و نوێکاری و هەموو دیاردەیەکی بلیمەتی دەکات سێیەم، خوێندنی تایبەتی و ئەهلی بە یاسا ڕێکدەخرێت. ماددەی بیست و سێ. یەکەم، هاوڵاتیانی هەرێم مافی بەشداری کردنیان هەیە ڕاستەوخۆ یان لە ڕێی نوێنەرە هەڵبژێر دراوەکانیانەوە لە بەڕێوبردنی کاروباری گشتی بە شێوەیەکی ئازادانە، هەروەها مافی بەشداری کردنیان لە هەڵبژاردنە گشتیەکان و ڕیفڕاندۆم و هەڵبژاردنی ئەنجومەنە خۆجێییەکان و شارەوانی و دەستە ئەهلیەکاندا هەیە. لەگەڵ وەرگرتنی پۆستە گشتییەکان بە یەکسانی، بەپێی ئەو مەرجانەی یاسا دەستنیشانیان دەکات و لەسەر بنەمای ڕەخساندنی هەلی یەکسان. دووەم، لە هەڵبژاردنی پەرلەمانی هەرێمی کوردستان، عێراق، و ئەنجوومەنی خۆجێیی و شارەوانییەکاندا ڕێژەیەک بۆ ژنان تەرخان دەکرێ کە لە سەا بیست و پێنج ی کورسییەکان کەمتر نەبێت. مادەی بیست و چوار، سزادان کەسییە، ئازادی و شکۆمەندی مرۆڤ پارێزراون. مادەی بیست و پێنجەم، نە تاوان هەیە و نە سزا، مەگەر بە پێی دەقێکی یاسایی نەبێت و هیچ کردەوەیەکیش بەر سزادان ناکەوێ ئەگەر لە کاتی ئەنجامدانیدا لە یاسادا بە تاوان دا نەنرابێت و ناکرێ سزایەکی توندتر لەو سزایەی لە کاتی ئەنجامدانی تاوانەکەدا بەرکارە بەسەر تۆمەتباردا جێبەجێ بکرێت. مادەی بیست و شەش دادوەری لە بەردەم دادگایەکی تایبەتمەندە مافێکی پارێزراو و دەستەبەرکراوە بۆ هەموو هاوڵاتیان مادەی بیست و حەوت تۆمەتبار بێتاوانە تا ئەو کاتەی لە دادگاییکردنێکی دادپەروەری یاساییدا تاوانەکەی دەسەڵمێرێت مادەی بیستوهشتم مافی داکۆکیکردن لە خۆ پیرۆزە و لە هەموو قۆناغەکانی لێکۆڵینەوە و دادگاییکردندا بە پێی حکومەکانی یاسا ماددەی بیست و نۆ، هەموو کەسێک لە ڕێکاری دادوەری و کارگێڕیدا مافی ئەوەی هەیە بە دادپەروەری ڕەفتاری لەگەڵدا بکرێت و نابێ ڕەفتاری خراپ یان بەکارهێنانی ئەشکەنجەی جەستەیی و دەروونی یان هەڵسوکەوتی نامرۆڤانەی لەگەڵدا بەکار بێت و دان پێدانانی بە زۆر یان بە هەڕەشە یا بە هۆی ئەشکەنجەدانەوە یان بەڵێن پێدان و ترساندن بە هەند وەرناگیرێت. زیانلێکەوتووش دەتوانێ داوای قەرەبووکردنەوەی ئەو زیانە جەستەیی و دەروونییە بکا کە لێی کەوتووە و ڕاددەی ئەو قەرەبووکردنەوەیە بە پێی یاسا دیاری دەکرێت. ماددەی سی یاسا کاریگەری بۆ ڕابردوو نییە ئەگەر دەقێکی یاسایی پێچەوانە نەبێت، بەڵام ئەم بەدەر بە ئەو یاسایانەی تایبەتن بە باج و ڕەسم ناگرێتەوە. ماددەی سی و یەک یاسای سزادان کاریگەری بۆ ڕابردوو نابێت تەنیا مەگەر پتر لە بەرژەوەندی گومانلێکراودا بێت. ماددەی سی و دوو. لایەنی لێکۆڵینەوە دەبێ دۆسیەی لێکۆڵینەوەی سەرەتایی بخاتە بەردەم دادوەری تایبەتمەند لە ماوەیەکدا کە لە بیست و چوار کاتژمێر تێپەڕ نەکات لەو کاتەیەوە کە تۆمەتبار دەستگیر دەکرێت، ئەو ماوەیەش لە یەک جار زیاتر درێژ ناکرێتەوە و دەبێت بۆ هەمان ماوەش بێت. ماددەی سی و سێ یەکەم کەس گل نادرێتەوە و کەسیش بەبێ فەرمانی لایەنێکی دادوەری تایبەتمەند دەستگیر یا بەند یا زیندانی ناکرێت ئەویش بە گوێرەی یاسا دەبێت دووەم دەستگیرکردن بەندکردن یا زیندانیکردن لە دەرەوەی ئەو جێگایانەی کە بەپێی یاسا بۆ ئەو مەبەستە دیاریکراون قەدەغەیە و دەبێت ئەو جێگایانەش بەر چاودێری تەندروستی و کۆمەڵایەتی بکەون و لە ژێر دەسەڵاتی دەزگا حکومییەکاندا بن. ماددەی سی و چوار. دادگا لە سەر خەرجی حکومەت لە هەر دوو قۆناغی لێکۆڵینەوە و دادگاییکردندا پارێزەرێک دادەنێ بۆ داکۆکیکردن لە تۆمەتبار بە ئەنجامدانی تاوان یان کەتن